برام ئەحمەد پرسی بووت پشووی هاوین دێمە لات یان نا باوکم ناتوانێ مۆڵەت وەربگرێ چونکە هێشتا ساڵێکی تەواو نەکردووە بەڵام من و دایکم بۆ ماوەی مانگێک دێینە ئەستەمبوڵ دیارە هێشتا نەبۆتە هاتنی تەواو چونکە دایکم بەبێ باوکم پێی ناخۆشە بچتە سەفەر باوکیشم ناتوانێ لێرە بە تەنیا بمێنێتەوە لەم ناوەدا تەنیا هەر منم کە زۆرم حەز لە سەفەرە بورم لە ئەستەنبوڵ دادەنیشێ و سەفەرەکەش بۆ ئێمە زۆری تێناچێ پەنا بەخوا هەر دێین و لەوێ یەکتر دەبینین چەند ڕۆژێ لەمەوبەر ئیشێکی خراپم کرد کە ناتوانم پێت نەڵێم تەنها مەتین لەم باسە ئاگادارە ئەو هەمیشە لە ئیشی چەوتدا هاوبەشی گوناهەکانی منە تۆ دووەمین کەسێکی کە ئەم بەسەرهاتە دەبیستی ڕاستی بەسەرهاتەکە بەمجۆرەیە یەکشەممەی ڕابردوو چووبووینە ماڵی باپیرە ماڵەکەیان لەگەڵ ماڵی ئێمە زۆری نێوانە. لەگەڵ ئەوەیدا کە باپیرم زۆر پیرە، لە قاتی هەرە سەرەوەی ئاپارتمان واتا شوقەیەکدا دەژین. ماوەیەکی زۆر بە دوای قاتی خوارەوەدا گەڕام بەڵام دەستیان نەکەوت. کاتێ باپیرم لە پلیکانەکان سەردەکەوێ، دوو سێ جاران لە ناوەڕاستی پلیکانەکاندا ماندوو دەبێ و دادەنیشێ تا ماندوێتی دەحەسێتەوە. دیسان ئەوەش خوا کردوویەتی کە لە قاتی سێیەم و چوارەم و پێنجەمدا نین، دەنا لەم ڕۆژانەدا ڕۆژنامەکان هەواڵی کارەساتێکی گرنگیان لە ڕووپەڕەی یەکەمدا چاپ دەکرد. ئەو ڕۆژە خوشکم نەهات. ئەویش میوانی هەبوو. من و دایکم و مەتین بە پاس چووینە ماڵی باپیرم. نانکم خواردنێکی باشی بۆ لێ نابووین. دوای نانخواردنی نیوەڕۆ باوکم و باپیرم وەک جاران بەرانبەر یەک دانیشتنەوە. قاوەیان دەخواردەوە و قسەیان دەکرد. لە ڕەفتاری پڕ بە دڵی ئەوان و خۆشەویستییەکەی کە لە چاوی هەردووکیاندا شەپۆلی دەدا زۆر خۆشحاڵ بووم. بەڕاستی شادی و خۆشییەکی تایبەتیان هەبوو. لە هۆڵەکەدا جگە لەو سێیەمان کەسی تری لێ نەبوو. من بە ڕواڵەت سەرگەرمی خوێندنەوەی ڕۆژنامە بووم، بەڵام لە ژێرەوە هەر سەیری ئەوانم دەکرد و گوێم بۆ قسەکانیان شل کردبوو. باپیرم زۆر حەزی لە سیاسەتە هەر کاتێ لەگەڵ باوکمدا بێ لە سیاسەت نەبێ لە هیچی دی نادوێ بە تایبەتی دوای نان خواردنی نیوەڕۆ کاتێ قاوە دەخواتەوە خۆشترین کاتی ئەو دەمەیە کە لە سیاسەتەوە بدوێ بەڵام ئەوەی خراپە تا فڕێک لە قاوەکە دەدا و دوو قسان لەبارەی سیاسەتەوە دەکات و نەوز دەیباتەوە. باوکی بێچارەم ناچار بۆ باپیرەم کە لە نێوان خەو و بێداری دایە لە ئاسمان و ڕێسمانەوە قسە بێنێ و ببا یەک تۆز بێدەنگ بێ و نەوزی باپیرە دەڕەوێتەوە و باوکم ناچار وا دەکا درێژە بە قسەکانی بدات ئەو ڕۆژەش لەگەڵ یەکەم ڕستەی قسە سیاسیەکاندا باپیرە خەو بردیەوە باوکم کە دیتی باپیرە نوستووە لە سەرخۆ هەستا لە ژوورەکە بچێتە دەرێ بەڵام باپیرە کتوپڕ چاوەکانی هەڵێنایەوە وتی باشە دوایی چی بوو؟ باوکم خێرا لەسەر کورسیەکە دانیشتەوە نەیویست کارێ بکات کە باپیرە بڕەنجێ باوکم دەمی کردەوە قسە بکات باپیرە سەر لە نوێ کەوتەوە پرخەی خەوی خۆش باوکم بەو جۆرە بەبێ ئیش دانیشت و لە دەم و چاوی باپیرەوە ڕامابوو دوای چەند دەقیقەیەک دیسانەوە باپیرە چاوی کردەوە وتی گەیشبووی نەچوێ باوکم نەیدەزانی چی وەڵام داتەوە، هەر قسەیەکی دەکرد باپیرە بە پێچەوانەوە دەدوا، هەندێ جار لێیان دەبووە بگرە و بەردە، لەبەر ئەمە ئەو ڕۆژە باوکم زۆر سەغڵەت بوو. باپیرە لە کاتێکدا وەنەوزی دەدا وتی. باشە بەم جۆرە بەڕای ئێوە ئەڵمانەکان چی دەکەن؟ باس باسی ئەڵمانەکان هەر نەبوو، بۆیە من خۆم پێ نەگیرا و لە پڕمەی پێکەنینمدا، باوکم چاوێکی لێ زەق کردمەوە و بە ئاماژە بێدەنگی کردم، دوایی ڕووی کردەوە باپیرە و وتی. دیسانەوە باپیرە خەو بردیەوە. هەر باوکم بێدەنگ بۆوە باپیرە دووبارە پرسیەوە، ئەمریکیەکان بەرامبەر ئەمانە چی دەکەن؟ من لە پێکەنیندا هێندەی نەمابوو هەناسەم لێ ببڕێ. بە زەحمەت خۆم ڕاگرت و سەرم خستە پشت ڕۆژنامەکەوە تا پێکەنینەکەم نەبینن. باوکم زۆر بە ڕاشکاویەوە وەڵامی دایەوە. ئەمریکیەکان دەیانەوێ ببنە گەورەی هەموو دونیا. سوپای ئەمریکا؟ باپیرە دیسانەوە نوستەوە و دوای تۆزێک سەرلەنوێ هەستایەوە و پرسی، پاپا بیروڕای چیە؟ بیروڕای پاپا زۆر کۆن و دواکەوتوانەیە. ئەم بەرنامەیە هەروا بەم شێوەیە درێژەی کێشا. وردە وردە قسەکان ڕوویان لە باریکیەوە دەکرد. دەربارەی پێشکەوتنی وڵات، سیاسەتی ناوەوەی و دەرەوەی دەوڵەت، هێنان و ناردنە دەرەوە و کشتوکاڵ زۆر قسە کران. چەند قسەیەکیشیان لەبارەی هەندێ مەسەلەوە کرد کە ناوترێن و باس ناکرێن. باپیرە دیسانەوە خەریک بوو خەو دەیبردەوە، زەنگی دەرگای دەرەوە لێ درا، چووم دەرگاکەم کردەوە، پیاوێکی پیری بە سەر و سیما بوو، پرسی، باپیرە لە ماڵەوەیە؟ هەواڵم دایە باپیرم و ئەویش چووە بەر دەرگا و هەر کە چاوی بەو پیاوە کەوت بە ڕووخۆشییەکی تایبەتییەوە هاواری کرد، بەه بەه، ئەوە چۆنە بەخێر بێیت، ڕێت ون کردووە یا بە هەڵە چوویت؟ میوانی بەڕێز، قوتوویەکی مقەبای دایە دەست من کە سەروبنی ئاخنرابوو، لەگەڵ باپیرەدا بەرەو هۆڵەکە ملیان نا. منیش قوتووەکەم برد و دامە نانکم. مەتین کە تا ئەو کاتە دیار نەبوو، وەکوو ڕموزنان هاتە ژوورەوە و هێرشی برد قوتووەکە لە دەست نانکم بسێنێ. سەری قوتوەکەمان کردەوە سەیرمان کرد پڕە لە شیرینی بەڵێ لەو شیرینیانەش کە من لە سوێانیان دەمرم کاتێ شیرینیەکانی لرف دران کەوتمەوە بیری میوانەکەی باپیرە بەژن و باڵایم زۆر لە بەرچاوان ئاشنا بوو بەڵام لە بیرم چوو بۆوە چێە و لە کوێم دیوە چوومە هەوڵەکە و لە قوژبنێکدا دانیشتم و گوێم دایە قسەکانیان هەر لە بیری ئەوەشدا بووم ئەوەم لە کوێ دیوە یەکسەر بە قسەکانی داناسیمەوە دەزانی چێ بوو؟ ئەگەر بیڵێم تۆش دەیناسیەوە. لەبیرتە پار لە جەژنی یادکردنەوەی دامەزراندنی کۆماریدا ڕۆژنامەنووسێک هاتە قوتابخانە و دەربارەی کۆماریەت قسەی بۆ کردین؟ کوڕەزاکەی لە پۆلی دووەمی قوتابخانەی ئێمە دەخوێنێ، هەر بەم بۆنەیەشەوە ئەو ڕۆژە هاتبووە قوتابخانە و قسەی دەکرد. لەبیرتە بەڕێوبەری قوتابخانە چۆن لە بەردەمیا ڕاوەستا بوو؟ قسەکانی ئەو ڕۆژەی هێشتاش هەر لە گوێما دەزنگێتەوە، کۆرپەکانم، نیشتیمان پەروەر بن، وڵاتی خۆتان زۆر خۆش بوێت، نیشتیمانتان باش بناسن و کاتێ گەورە بوون سەرتاسەری وڵاتتان پێ بە پێ بگەڕێن، یارمەتی هەژاران و نەداران بدەن، ئەم وڵاتە ئەسپاردەی باوباپیرانی ئێمەیە، هەر بەو جۆرەی کە گەیشتووەتە دەستی ئێمە، پێویستە ئێمەش چاکتر و باشتر بیدەینەوە ئەوانی دوای خۆمان. کاتێ ئەو قسەی دەکرد هەموو پۆلەکانی وەجۆش هاتبوون، من هێندەی کار تێکردبووم کە نەمتوانی خۆم ڕاگرم و لەو سەری پۆلەوە هاوارم کرد بژی نیشتیمان. باپیرم و میوانەکەی قسەکانیان بڕی و بە سەرسوڕمانەوە لە من ڕامان. منیش جۆش و خرۆش وای هەڵگرتبووم بە زمانێکی گیراوە وتم، پار، جەنابتان هاتیتە قوتابخانەکەی ئێمە؟ بەڵێ، کوڕەزاکەم لەوێ دەخوێنێ. باشم لەبیرە ئەو ڕۆژەش ئەو دروشمەت دا. دووبارە کەوتنەوە گفتوگۆ و منیش بێدەنگ لە قوژبنێکا دانیشتم و گوێم دایەوە قسەکانیان. دەزانی دوایی چی بوو؟ ئەو قسانەی کە ئەو پیاوە دەیکردن لەگەڵ ئەوانەی ئەو ڕۆژەی زۆر جیاواز بوون، بە جۆرێک کە بیر و باوەڕمی دەربارەی ئەو گۆڕی. ئەم بابایە کوڕێکی هەیە کە بڕیارە بۆ سەربازی بینێرنە گوندەکان، بەڵام چونکە کوڕەکەی کوڕی نازییە و هەر لە خۆشیاندا ژیاوە و ژنی ئامریکایی هەیە، ناتوانێ لە گوندەکاندا بژی و ئێستاش باوکی سەر بەم دەرگا و ئەو دەرگادا دەکات تا وەکو خۆی دەڵێت بینایی چاوانی بێنێتەوە شاری. نازانی چ قسەیەکی دەکردن. هێندەی ڕەخنە لە وەزع و بارودۆخ و گوزەرانی دەگرت، هەروەک هەموو لە هەموو تەگبیریان لەو کردبێ و مافی ڕەوای ئەویان زەوت کردبێ، دەیوت، ئەم وڵاتە جێی ژیان نییە، لێرە کاروباری کەس بەرچاو ناگرن. داواشی لە باپیرم دەکرد کە چاوێکی لە کوڕەکەیەوە بێت و بۆ هێنانەوە شاریشی بۆی بە جێگای بەرپرس و بەرز و کاریگەر بڵێ. من لە بیستنی ئەم قسانە وەک سەهۆڵی بەر هەتاوی هاوین توامەوە و هاتمەوە سەر ئەوەی ئەو ڕۆژە چەند قسەی قەڵەو قەڵەوی دەکردن و چۆن چۆنی ئامۆژگاری ئێمەی دەکرد. ڕۆڵە، خۆشەویستەکان، نیشتیمان پەرست بن، لە پێناوی نیشتیماندا گیانی خۆتان لا هەرزان بێت، ئەگەر وڵات پێشکەوێ گیانی ئێمە نرخی هەیە و زۆری تری لەم قسانە، بەڵام ئەمڕۆ چونکە کوڕەکەی لە ڕێی خزمەتی نیشتیماندا وەگیر هاتووە خەریکە شێت دەبێ. لە دواییدا نەمتوانی خۆم ڕاگرم هەموو شتێکم بەلاوە نا پێم بڵێن بێ ئەدەب، خۆتی هەڵقورتێنەر یا هەر چیەکی تریان دەوێ با بیڵێن. بە دەنگێکەوە کە مانای گاڵتەجاڕی دەدا وتم، جەناب، بۆ کوڕەکەی ئێوە لەگەڵ خەڵکی تردا چی جیاوازییەکی هەیە کە نابێ بچێتە گوندەکان و لەوێ خزمەت بکا؟ یان تێنەگەیی یا وای خۆپێشاندا، بە گەرمییەوە پێکەنی و پرسی، ئازیزەکەم چیت وت؟ بەر لەوەی قسەکە دووبارە کەمەوە باوکم بە تووڕەییەوە پێی وتم، هەستە بڕۆ قاوەیەک بێنە و بەم جۆرە منی لە کۆڵ کردەوە. کاتێکیش قاوەکەم برد باوکم ئاماژەی دامێ بچمەوە دەرێ. دایکم خەریکی جل شتن بوو دوو قاڵب سابوونم هێنا و هاویشتمە ناو تەشتێک ئاوی گەرمەوە سابوونەکان لە ئاوە گەرمەکەدا توانەوە و ئاوی تەشتەکە وەکو شیری لێ هات دوایی تەشتە سابووناوەکەم هەر بە زەحمەتێک بووە هەڵگرت و بردم بەسەر پلیکانەکانمدا کرد ئیشەکەم لە تەواوبووندا بوو بینیم ئەوە مەتین لەسەرەوەی پلیکانەکانەوە وەستاوە و خەریکی سیرکردنی منە پرسی خەریکی پلیکانەکان دەشۆی؟ وتم، بەڵێ. تکا دەکەم بە کەس نەڵێی تا پێشهاتەکەت پێ دەڵێم. دوو بە دوو چووینە بەر دەرگا تا هەر کەسێ هات تێیبگەیەنین، چونکە دەمویست تۆڵە لە میوانەکەی باپیرە بستێنم. دەشترسام یەکێکی تر ببێتە قوربانی. زۆری پێنەچوو میوانەکەی باپیرم ماڵئاوایی خواست و هەستا بڕوا. باوکم و باپیرم بۆ بەڕێکردنی لە ژووری هاتنە دەرەوە. لە ڕاڕەوەکەدا تەوقە و ماڵئاواییان کرد. ماڵئاوا بێ قوربان. خۆش هاتی کاکی برا و خۆشەویست هەرچی بفەرمووی ئامادەم. میوانەکە لە پشتەوە دەڕۆی و قسەی دەکرد، نەگەیی وەڵام داتەوە، قسەکەی هەر لە دەمی دابوو، پێی لەسەر سابووناوەکە خسی و وەک چۆلەکەیەک کە لە هەوادا باڵە فڕێی بێ دەست و قاچی بە هەواوە سوڕیان دەدا. زۆری هەوڵدا دەستی لە شتێک گیر بێ و خۆی پێ بگرێتەوە بێ سوود بوو. تا وا بەسەر پلیکانەکان کەوت لە دڵی خۆمدا وتم مێشکی پژاوە. باپیرم و باوکم ڕایان کرد و دەستیان گرت و بەدەم پەک و پەکۆوە ڕاستیان کردەوە، من و مەتینیش هێندە پێکەنین وەخت بوو بپسێین. شۆفێرەکەشی کە لەسەر شەقامەکەوە ئەوەی بینی بە خێرایی ڕای کرد و فریای کەوت. میوانی باپیرە دەستێکی بە کەلەکەیەوە گرت و لە کاتێکدا وەک ئۆتۆمبێلی پەنچەر دەلەنجی لە دەرگاوە چووە دەرێ. مەتین لەبەر پێکەنین لەسەر گازەرای پشت کەوتبوو، بەڵان من ترس گرپوومی و لە دڵی خۆمدا وتم، ئەگەر یا ڕۆ سەری بە بەردێک بکەوتایە و خوا نەخواستە بمردایە، ئۆباڵی بە ملی کێ بوو؟ بە کورتی سەد هەزار سوپاس بۆ خوا کە بە خێرا گەڕا. کاتێ میوانڕۆیی هاتینەوە هۆڵەکە و سەر لە نوێ باپیرە خەو بردبوویەوە و هەر ئێمە گەشتینەوە ژوورێ، چاوی هەڵێنایەوە و لە باوکمی پرسی، ئێ لە کوێ بووین؟ باوکم وەڵامی دایەوە، لە هیچ کوێ نەبووین. باپیرە وتی، چیت دەوت؟ هیچم نەدەوت، بەڕاست بەتەمای چی بۆ کوڕی میوانەکە بکەی؟ باپیرە بە گاڵتەجاڕییەکەوە پێکەنی، واز بێنە، بابە ئەوە لەوانەیە کە لە هەر لایەکەوە با هەڵکا ئەو شەنەی خۆی دەکا. من ئەو ڕای باپیرەم زۆر پێ خۆش بوو، پرسیم، باپیرە تۆ بۆ کوڕەکەی بە ئاوەڵەکانت دەڵێی؟ بەڵێ کچی خۆم چی بکەم پیاو ئیشی بە خەڵکە و پێویستیشە ئیشی دۆستانیش ئەنجام بدرێ دوایی سەری نایە سەر پشتیەکەی ژێرشانی و خەو خەو بردیەوە باوکم لە هۆڵەکە چووە دەرەوە و ئاماژەی ئێمەشی کرد بڕۆین و واز لە باپیرە بێنین سەرخەوێک بشکێنێ خوا کردی هیچ کەس نەیزانی کە کەوتنی میوانەکە کردەی ئێمە بوو دەناکوتانێکی باشمان دەخوارد لە نامەکەی پێشوودا نووسی بووت کە منیش نامەی دوورودرێژت بۆ بنووسم چاول لێیە کە نامەکەی من لە نامەکەی تۆ درێژتر بوو؟ سڵاوم بە هەموو ئاوەڵەکان بگەیەنە، سەرکەوتنی هەمووان بە ئاوات دەخوازم. زەینەب یالکەر.